بە درەختێک پێنج لقی گەورەی هەبێت و ئەو لقانەش چڵ و خەڵفە و گڵا و گوڵ و بەریان هەبێت یەکێک لەو فەرعانەی درەختی ئیسلام بریتیە لە شایەتومان ئەشهد ئەن لا ئیلاهە ئیلا اللە و ئەشهد ئەن محەممەدەن ڕەسول اللە جومعەی ڕابوردوو باسی بڕگەی یەکەم لە ئەشهەد ئەن لا ئیلاهە ئیلا اللەم بۆ کردن ئومێدەوارم سوودم بە خۆم و بە ئێوەی بەڕێز گەیاندبێ ئەمڕۆ بە یارمەتی خوا ئەچینە سەر بڕگەی دووهەم پێغەمبەرایەتی بە تایبەتی و شایەتیدان لەسەر پێغەمبەرێتی محەممەد المستەفا صلى الله عليه وسلم پێغەمبەرایەتی پێویستیەکی گرنگی مرۆڤ و بوونەوەرە یەکەم مرۆڤ کە خوا دروستی کرد باوکە ئادەم خوا کردی بە پێغەمبەر بۆ ڕۆڵەکانی و نەوەکانی و ژینگەکەی خۆی نەبی کاری گەورەی ئیسڵاح و چاکسازی خۆی و دەوروبەریەتی بەپێی ڕێنماییەکانی خوا جل جلاله ئامۆژگاری دەکا و ڕێنماییان دەکات بۆ خۆشژیان و باش ژیان و باش مردن تا سەرەنجامی ئەم پێنج و دوو ڕۆژەی ژیانی دنیا کە قیامەتێکی نەبڕاوە نەبڕاوەی بەدواوەیە مرۆڤەکان ئاسوودە و بەختەوەر بن خوای پەروەردگاریان لێ ڕازی بێ. لە دنیادا پیاوانی چاکسازی کۆمەڵایەتی زۆر بوون و زۆرن و زۆریان سەرکەوتوو بوون، دەستی گەلەکەیان گرتووە و فێری ئازادی و سەربەستییان کردوون، هەرچەندە قوربانی زۆریشی گەرەک بووبێ لەو پێناوەدا قوربانیان داوە. ئەو کەسانە جێگای ڕێزن و ناویان لە مێژوودا تۆمار کراوە و بە ڕێزەوە ناویان دەبرێت و سەنایان دەکرێ بەڵام بە نیسبەت گەل و مرۆڤە مسلمانەکانەوە کارەکە بە مردن کۆتایی نایەت و نابرێتەوە بەڵکو لەوێوە دەست پێ دەکات چونکە بە عەقیدە و بیروباوەڕی ئێمەی موسڵمان ژیانی دنیا لە چاو قیامەتدا وەک باخچەی ساوایانیش نییە لە چاو قۆناغەکانی تری خوێندنا هەرچەندە هەر ئەم ژیانی دنیایە قیامەت مسۆگەر دەکات بە هەر دوو بارەکەیدا یا ڕەزامەندی خوا و بەهەشتی هەتاهتایی و ڕووسپێتی و سەربەرزی مرۆڤی مسلمان و بڕوادار و چاکەکار یاخوا نەخواستە خەشم و قینی خوای واحد القهار و دۆزەخێکی نەبڕاوە و ڕووڕەشی و سەرشۆڕی مرۆڤە بێ بڕوا و دووڕوو بت پەرست و موشریکەکان بۆیە پێغەمبەران دوو کاری گەورەیان هەبووە لە ژیاندا یەکەم، خۆشکردن و رێکوپێکردنی ژیانی دنیا لەسەر بناغەی باوەڕ بەخوا و بەندایەتی دروست و مامەڵەی رێکوپێک و رێزگرتن لە مرۆڤ و مافەکانی مرۆڤ و ئاوەدانکردنەوەی سەر زەوی. دووهەم، قەناعەت پێکردن و دڵنیاکردنی مرۆڤەکان لە بوونی جیهانێکی تر کە ماڵی پاداشت وەرگرتن و ئاسوودەیی ئەبەدییە بۆ بڕواداران و چاکەکارانی دنیا و سزا و تۆڵەسەندن و واوەیلای هەتاهەتاییە بۆ مرۆڤە بێبڕوا و خراپەکار و دژ بە بەها باڵاکان. لە هەموو گەل و نەتەوەیەکدا خوا پێغەمبەرانی ناردووە بە زمانی خۆیان و لە خۆیان تا لە پەیامی خوا حاڵیان بکا و بیانوو نەمێنێ بە دەست کەسەوە سبەینێ لە قیامەت بڵێ خوایە بۆ پێغەمەرێکت بۆ نەناردین تا شوێنی بکەوین و باوەڕ بە ئاەتەکانت بکەین زنجیرەی نبووەت دوور و درێژە و زۆرە، بەڵام زنجیرەی ریسالەت و رەسول کەمترن، وەک لە حەدیسێکا هاتووە، پرسیاریان لە پێغەمبەر کرد، ئەنبیا چەنن؟ پێغەمبەری خوا فەرمی، سەد و بیست و چوار هەزار. فەرمووی، ئەی رسول، ئەی ئەو پێغەمبەرانەی خاوەنی ریسالەتن؟ فەرمووی، سێ سەد و سیانزە کەسن. پەیامی گەورە و فراوان و فەرمانی تەبلیغ و گەیاندنیان بۆ هاتووە پێغەمبەرانێک کەوا خاوەن پەیام بوون کۆتا پێغەمبەری سەرزەوی کە هەم نەبی و هەم ڕەسوولە محەممەدی کوڕی عەبدوڵڵایە سەل الله عليه وسلم خوا هەڵیبژارد ئەم سەروەرە تا ببێتە کۆتا هەڵقەی پێغەمبەرایەتی و جیهان بە نووری هاتنی ئەو وەحی و ڕیسالەتەی ئەو ڕۆشن بێتەوە جیهان گەیشتووەتە ئاستێک لە علمی خوادا ئەم پێغەمبەرەی بەس بێ وەک دەبینین جیهان وەک گوندێکی گەورەی لێ هاتووە لە چرکە ساتێکدا لەم پەڕی دنیا بۆ ئەو پەڕی دنیا هەموو مرۆڤایەتی ئەتوانن لە ڕێگای تۆڕە کۆمەڵایەتیەکان و لە ڕێگای مانگە دەستکردەکانەوە ئاگایان لە تەواوی ڕووداوەکانی دنیا بێ ئەوەی کەوا ئەگوزەرێ تۆ نەتئەزانی پێغەمبەرایەتی چیە هەر لەبیریان نەبویت ئەوە خوایە کە تۆی هەڵبژارد و ئیختیاری کردی و دەستنیشانی کردی کەوا ببی بە محمدی پێغەمبەری خوا ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين محمد پێغەمبەری خوایە و خاتم الأنبیایە و خوا پێویستی کردووە لەسەر هەموو مرۆڤایەتی باوەڕی پێ بهێن و شوێنی بکەون و فەرمانەکانی جێبەجێ بکەن و خۆشیان بوێت و ئازاری نەدەن واجبە ئەوەی ئینسان بێ لەم سەر ئەرزا ئەبێ باوەڕ بکا بە محەممەد المستەفا زۆر مسلمان وازانێ هەر کەس لە تەسکەرەکەی نەنووسرابێ ئیتر پەیوەندی بە پێغەمبەرەوە نییە و ئەگەر ئیمانی پێ نەیەنێ قەی ناکا نا سوێن ئەخوا پێغەمەری خوا ئەفەرمێ سوێن بەو کەسێک گیانی بنی بەدەسە هەر کەس ناوی منی پێ بگا هەر کەس ڕیسالەتی من و داوەتی منی پێ بگا یەهودی بێ نەسرانی بێ مەجوسی بێ هەر کەسێ ببێ ئیمانم پێ نەیەنێ ئیلا خوای خاتە جەهەنم لەبەرئەوە با خەڵک گوێی خۆی نەئاخنێ و بڵێ ئێمە لەسەر پێغەمبەرەکەی خۆمانین زەردەشت یا لەسەر پێغەمبەر عیسا یا موساین یا ئێمە داودین یا ئێمە یعقوبین یا ئێمە ئەوەین و ئەوەین و کارمان بەم محەممەدەوە نییە ئەوەی باوەڕی بەخوا هەبێ ئەوەی بڵێ خوا هەیە ئەوەی بڵێ لا ئیلاهە ئیلا الله ئەبێ بیژڵێ محەممەدون ڕەسول الله ئەبێ بڵێ محمد رسول اللە خوا لا اله الا اللە وەرناگرێ لە کەس ئەگەر محمد رسول اللەی لەگەڵا نەبێ ئەوە قسەی کێیە ئەوە قسەی رب العالمینە سوێند بە گەورەی خۆم خوا فەرمێ ئەی محمد هەرچی دەرگایە بیتەکێنن لە هەرچی دەرگایە بدەن لە پشتی تۆوە نەبێ بێن دەرگایان بۆ ناکەمەوە وکفی باللە شهیدا محمد رسول اللە خوا شایەتی داوە بۆ ئەم زاتە کە پێغەمبەرە وکفی باللە شهیدا بەسە شایەتی بۆ پێغەمبەرێتی محمد المصطفی کە خوا شایەتی بۆ بدا محمد رسول اللە عیسا شایەتی بۆ داوە و مبشرا برسول یاتی من بعد اسمه احمد مژدەتان ئەدەمێ لە دوای خۆم پێغەمەرێ دێت ناوی ئەحمەدە لە سەرزەوی محەممەدی لە ئاسمانە ئەحمەدی خی گەورە ناوی کردی بە هاوناوی خۆی کلیلی دەرگای باغی بەهشتۆی سڵاوات و بەرەکات و سەلام و ڕەحمەتی خوا بڕژێ بەسەرتا ئەی پێغەمبەری خوا ئەم پێغەمبەرە هاتووە تا دان بنێ بە ڕاستێتی پێغەمبەرانی پێشی خۆیدا و کارەکانی ئەوان تەواو بکە بە پێچەوانەی مەسئول و گەورەکانی دنیا هەر کەس یەت ئینقلاب ئەکا لە هۆی پێشی خۆی دەست ئەکا بە جنێو پێدان و داشۆرین و و سوک کردنی بەڵام ئەم سەروەرە کە هات فەرمووی نمونەی من و نمونەی پێغەمبەرانی پێشی خۆم وەک ئەوە وایە کەسێک قەسرێک دروست بکا بیڕازێنێتەوە جوانی کا تەلارسازی و نەخش و نیگاری عەجیب خەڵک بێن سەیری ئەو کۆشکە بکەن بڵێن بەخوا جوانە بەڵام لە مەدخەل و لە دەروازەکەیەوە جێگای خشتێک خاڵی بێ هەر کەس بینی بڵێ خۆزگایە ئەو خشتەیشیان بخستایەتە شوێنەکەی خۆی ئەفەرمێ انا تلک اللبنە دەی من ئەو خشتەم و انا خاتم النبیین و من کۆتا پێغەمبەرم ئەو پێغەمبەرە هاتووە صلی الله علیه وسلم تا ئەوەی ئەو کۆت و زنجیرەی گەلانی پێش محەممەد المستەفا بە نەزانی خۆیان بە تاوانباری خۆیان لە دەست و گردنی خۆیان کردبوو لای بات ويضع عنهم إصرهم والأغلال التي كانت عليهم یحل لهم الطیبات ویحرم علیهم الخبائث پاکەکان حەڵاڵ بکا پیسەکان حەرام بکا کۆت و زنجیرەکان ڕاماڵێ لە گەردن و پێی مرۆڤەکانا و ئازادیان کا ئەم پێغەمبەرە خوا ناردی تا قسە بکا لەگەڵ مرۆڤەکان و عەقڵیان بخاتە کار بۆ ئەوەی ورد بنەوە لە بوونەوەر و بیخوێننەوە تا هەستی مرۆڤ بجوڵێنێ نەبێتە بەندە و پیاوی یەکێکی وەک خۆی یا لە خۆی کەمتر ئەم پێغەمبەرە هات تا ستەم نەهێڵێ و بنبڕی بکا و دادپەروەری ڕاستەقینە لەسەر زەویە جێگیر بکا و لە نزیکترین نزیکەکانیشیەوە دەستی پێ بکا وەک بە زەیدی وت زید کان حب رسول اللە کەسێک تاوانێکی کرد لە مەدینە ناودار و لە عەشیرەتێکی گەورە بوو وتیان ئەگەر بکرێ رسول اللە حەد بدا لەمە حەیامانە چێ هەتا ماوین ناینەوە مایە کێ بنێرین بۆ لای خاترمان بگرێ پارەی دنیا ئەدەین حشتری دنیا ئەدەین بەرامبەر بەم حەدەی کە ئەم نەفەرە تووشی بووە گەڕان گەڕان وتیان پێغەمبەر زەیدی زۆر خۆشەوێ چونکە وەختی خۆی ناویانە برد بە زەیدی کوڕی محمد تا قورئان هاتە خوارەوە فەرمی بە ناوی بانگ باوی باوکیەوە بانگی بکەن محمد کوڕی نییە ئەوانەشی هەی بوو مردن بۆیە پێغەمبەر زۆر خۆشی ئەویست زەیدیان نار بۆ خزمەتی فەرمی ئەی نوری چاوەکانم ئەو قەومە منیان ناردۆ بۆ خزمەتت شەفاعەت بکەم و تکا بکەم بۆ ئەو کەسەیان کەوا ئەو هەڵەی کردووە ئەو تاوانەی کردووە بەرامبەر بە پارە بەرامبەر بە حشتر بەرامبەر بە هەرچی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم ڕەنگی سوور هەڵگەڕا چونکە کاتێ حەدێکی خوا بوەسێنرایە پێغەمبەری خوا تووڕە دەبوو چاوی ڕەگی بنا گوێی هەڵەسا و چاوی سوور هەڵەگەڕا فەرمی زەید هاتووی تکا بکەی حەدێک یاسایەکی خوا پێشێل بکەم سوێن بەو کەسەی گیانی محەممەدی بەدەسە زەید ئەگەر فاتیمەی کچی محەممەد دزی بکا دەسی ئەبڕم ئەوانەی پێشی ئێوە بۆیە تیاچوون بۆیە ماڵیان وێران بوو خەڵکینە یەک خواتان هەیە باوکتان ئادەمە ئەویش لەگڵ دروست بووە کەس فیز نەکا بەسەر کەسا ئللا بە تەقوا نەبێ عەرەب فەزڵی نییە بەسەر غەیری عەرەبا و سپی فەزڵی نییە بەسەر ڕەشا ئەم مرۆڤە گەورە و میهرەبانە هات هەتا بەها و پێگەی مرۆڤ بوون و گەورەیی بگێڕێتەوە بۆ ژن و بڵێت الجنە تحت اقدام الامهات ئەوەی بەهەشتی ئەوێ وا لە ژێر پێی دایکیا با ڕێزی دایکی بگرێ ئەوەی بەهەشتی ئەوێ با کچەکانی بە حرمەت پێ بگەێنێ با خزمەتی خوشکەکانی بکە ئەوەی بەهشتی ئەوێ خەیرکم خەیرکم لی ئەهلیه و ئەنە خەیرکم لی ئەهلی باشترینتانەوەی لەگەڵ ژنەکەیان باش بێ من لە هەمووتان باشترم لەگەڵ خێزانەکانم ئەم مرۆڤە گەورە هات هەتا مرۆڤ ڕزگار بکا لە پەرستنی بەرد و دار و خۆر و مانگ و ئاگر و ئاو و پاشاکان و بیانکات بە بەندەی تاکە خوایە کە اللە یە جل جلالە. بەڕێزان ئەم سەرۆر و سەردارە فەرمووی من غش فلیس منا. ئەی ئەوانەی قوت و قوتی میلەتی کورتان چەپاو کردووە تاڵان کردووە ئەی ئەوانە ئەگەر لە مردن ئەترسن باوەڕتان هەیە بە پێغەمەر بە قورئان بە خوا پێغەمەرە فەرمێ لەیسە منا من غەشەنا لە ئومەتی ئێمە نییە ئەوەی دزی بکا با دارێکی سیواکیش بێ دزی، گەندەڵی، لادان، تاڵانکردن، ڕۆژکوتی، شەوکوتی، پێغەمبەری خوا ئەفەرمێ لە من نییە. پێغەمبەری خوا ئەفەرمێ لە ڕۆژی قیامەت هەموو کەسێک لە ئاستی خۆیە ئاڵایەکی گەورەی بەرزی بۆ بەرز دەکرێتەوە کە غەدری کردبێ، ئاڵای شەرەف نا، ئاڵای ڕێز نا، ئاڵای حەیابردن، یقال هذه غدرە فلان، ئەڵێن ئەو عەلەمە، ئەوە فڵانی کوڕی فڵانە غەدری کردووە لە دراوسێکەی، لە ژنەکەی، لە میللەتەکەی، لە نەتەوەکەی، لە نیشتمانەکەی، لە دینەکەی، لە پێغەمبەرەکەی، ئەوە ئاڵای حەیابردنە، ئەوە ئاڵای قاودانیەتی، پەنا ئەگرم بەخوا. پێغەمبەر هات پێی فەرمووین ئەدی الامانەتە الی من ائتمنەکە ئەگەر کەسی ئەمانەتی لادانای بیدەرەوە ولا تخن من خانەکە ئەگەر ئەم کەسە ئەمانەتی لاداناوی کەسی ئەڵێ مامۆستا باوە مۆبایلەی من لای تۆ بێ هەتا ئەڕۆم ئەو شوێنە و یەمەوە ئەم کەسە تۆ دوو وەرەقە و لایەتی دوو سەد دۆلار و لایەتی ئەم مۆبایلەی چوار سەد دۆلارەکە بۆ نموونە نابێ بڵێی وەڵا فرسەتە مۆبایلەکە فرۆشم دوو سەدەکەی خۆمی لێڵەگرم و ئەوی تریە دەمەوە نا ئەدی الامانەتە إلى من ائتمنك مۆبایلەکەی بەرەوە ولا تخن من خانك کەسێ گەر خیانەتی لێ کردی نابێت تۆ خیانەتی لێ بکەیت ئەم پێغەمبەرە هات هەتا بیلالە بێ نازەکان بیلالە بێ ڕێزکراوەکان نازدار و بەڕێز بکا و بیان خاتە سەربانی پیرۆزترین و گەورەترین ماڵ لەم جیهانەدا کە کەعبەی شەریفە بۆ ئەوەی لەوێ جاڕ یەکسانی بدا و بڵێ الله ئەکبەر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حی علی الفلاح اللە اکبر لا اله الا اللە بەڕێزان لەوە زیاتر وەختان ناگرم ئەو پێغەمبەرەتان خۆش گەرەک بێ بیناسن و شوێنی کەون شایەتومان بێنن بە شانی ڕۆژی هەزار جار سڵاواتی لەسەر بدەن ڕۆژی هەزار جار نوری چاو و هێزی ئەژنۆمان لەو پێغەمبەرەوەیە، ئەگەر بەو نەبێ ئێمە هیچین، ئەگەر بەو نەبێ ئێمە سفری دوای فاریزەی ژنین. سەڵات و سەلامی خوات لەسەر بێ ئەی ئازیزەکەم، هەتا تەجەلی خوا لە عالەما بکا زهور بە ئاگری گوڵی چەمەن چیا ببێتە کێوی طور، فریشتە و ئادەمی بڵێن هەتا ئەبەد لە خوار و ژوور،